چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بەنهێنی ئەو پیتانە ئەوە ئاەتەکانی ئەم قورآانن و فەرمانی کتێبێکی پیرۆز و ئاشکرا و ڕوونە هدى وبشرى للمؤمنين ڕێنمووی بەخش و مژدەبەخشە بە ئیمانداران لە هەموو سەردەمێکدا. یادیان بهێنە کاتێک موسا لە ڕێگای گەڕانەوەیدا بۆ میسر بە هاوسەرەکەی وت ئێوە لێرەدا بمێننەوە بەڕاستی من ئاگرێکم بەدی کردووە و دڵم پێی خۆشە لەوێوە هەواڵێکتان بۆ دەهێنم یان سەلکە بزوتێکتان بۆ دەهێنم بۆ ئەوەی خۆتانی پێ گەرم بکەنەوە فلما جاءها نودي أن بورك من في النار ومن حولها وسبحان الله رب العالمين جا کاتێک گەیشتە لای ئەوەی بە ئاگری زانی بینی نور و ڕووناچیەکی بێوێنەیە بانجی لێکرا پیرۆزە ئەو کەسەی کە لە پاڵ ئاگرەکەدایە و ئەو فریشتانەش کە لە جێی ئاگرە تایبەتەکەدا هەن عەساکەت فڕێ بدە، جا کاتێک فڕێی دا بینی وەکو توولەمار بە خێرایی دەجووڵا، مووسا هەڵات و پشتی تێکرد و ئاوڕی نەدایەوە، ئەوسا خودای گەورە فەرمووی، ئەی مووسا مەترسە، چونکە بەڕاستی پێغەمبەران لەلای من ناترسن و بیمیان نییە. فانظر کیف کان عاقبەت المفسدین جا ئەوانە هەر ڕق ئەستوریان کرد و باوەڕیان پێی نەبوو بە زۆرداری و خۆبەزلزانی لە کاتێکدا لە ناخی دەرونیانەوە هەستیان دەکرد حەقیقەتە و ڕاستە دەتەماشا بکە و سەرنج بدە بزانە سەرنجامی تاوان باران و گوناهکاران چۆن بوو چۆن تۆڵەمان لێسەندن سولەیمان جێنشینی داودی باوکی بوو، ڕۆژێک وتی، ئەی خەڵکینە، ئێمە فێری زمانی باڵندە کراوین و لە هەموو شتێکمان پێدراوە. بەڕاستی ئەمە هەر فەزڵ و ڕێزێکی ئاشکرایە لەلایەن خوداوە پێمان بەخشراوە. وحشر لسلیمان جنوده من الجن والانس والطیر فهم یوزعون هەرچی سەرباز و لەشکری سولەیمان هەبوو یارمەتیم بدە دڵ و دەروون و ڕۆح و گیانم کۆ بکەرەوە تا سوپاسگوزاری ناز و نیعمەتەکانت بم کە بەسەر من و دایک و باوکمدا ڕژاندووتە. هەروەها کۆمەکیم بکە تا کار و کردەوەی چاکە ئەنجام بدەم کە تۆ پێی ڕازی بیت و بە ڕەحمەت و میهرەبانی خۆت بمخەرە ڕیزی بەندە چاکەکانتەوە. فصدهم عن السبیل فهم لا یهتدون بینیم خۆی و قەومەکەی سوژدە بۆ خۆر دەبەن لە جیاتی خوددا شەیتان کار و کردەوەی چەوتیانی بۆ ڕازاندونەتەوە بەو هۆیەوە ڕێبازی ڕاست و دروستی لێگرتوون بۆیە ئەوان ڕێنمویی وەرناگرن. نامەکە لە سولەیمانەوەیە و بە ناوی خودای بەخشندە و میهرەبانەوە دەست پێ دەکات و دەڵێت، ئەللا تەعلوو عەلەیە وەئتوونی موسلمین. خۆتان بە گەورە مەزانن و لێم یاخی مەبن و وەرن موسڵمان ببن، واز لە خۆرپەرستی بهێنن و بەدیهێنەری خۆر و مانگ و ئەستێرە و زەوی و هەتا دوایی بپەرستن. قالت یا ایها الملأ افتونی فی امری ما کنت قاطعة امرا حتی تشهدون ئینجا بەڵقیس بە ئامادەبووانی وت ئەی ڕێزداران ڕاتان چییە؟ چی بکەم باشە؟ خۆ من هیچ بڕیارێکم نەداوە هەتا ئێوە لێی ئاگادار نەبووبن و ڕاتان لەسەری نەدابێت. بەڕاستی لەشکری پاشاکان کاتێک چوبنە شار و دێهاتەکانەوە وێران و کاولیان کردووە و تۆوی خراپەیان چاندووە، کەسانی خاوەن دەسەڵات و پیاوی ناوداری ئەو شوێنەیان زەلیل و ڕیسوا کردووە و هەمیشە ئەوە پیشەیانە و بەو جۆرە دەکەن و هەرواش دەبن، بێگومان من حەز لە کارەساتی وا ناکەم. جا کاتێک نوێنەری نێردراوەکان گەیشتە لای سولەیمان هەواڵی دیارییەکەی گەیاند، سولەیمان بە تووڕەییەوە پێی وت، ئێوە دەتانەوێت بە ماڵ و سامان و دیاری کۆمەکیم بکەن؟ من دڵنیام کە ئەو شتانەی خودا پێی بەخشیوم لەوە چاکتر و بەنرخترە کە بە ئێوەی بەخشیوە، بەڵام یەکێک لە پیاوچاکان کە زانست و زانیاری هەبوو هەروەها ناوی ئەعزەمی خودای دەزانی وتی من بۆت دەهێنم بە چاوتر و کاندنێک دەستی کرد بە نزا و پارانەوە و داوای لە خوددا کرد ئەو ساکت و پڕ سولەیمان بینی تەختی پاشایەتی لەلایدا دانراوە و وتی ئەمە لە فەزل و بەخششەکانی پەروەردگارمە بۆ ئەوەی تاقیم بکاتەوە کە ئایا سوپاس گوزار دەبم یان ناشکر و بەدنمەک جا ئەوەی سوپاس گوزار بێت ئەوە بەڕاستی سوپاس گوزارە بۆ خۆی ئەوەشی کە سپڵەیە ئەوە بێگومان پەروەردگارم دەوڵەمەندە و بێ نیازە و خاوەنی بەخششە بە هەمووان. ڕایەکیش هەیە لەسەر ئەوەی کە ئەو کەسە سولەیمان عەلەیه السلام خۆی بووە. قال نکروا لها عرشها ننظر اتهتدی ام تکون من الذین لا یهتدون ئینجا سولەیمان فەرمانی دا و وتی، تەختی پاشایەتیەکەی دەسکاری بکەن، جا کاتێک بەڵقیس گەیشت پێی وترا تەختی پاشایەتی تۆ ئاوایە بەڵقیس وتی هەر دەڵێی ئەوە و لەو دەچێت ئێمە پێش ئەمەش زانیاریمان هەبوو دەربارەی توانا و دەسەڵاتی سولەیمان ئێمە تەسلیم بووین نیازی جەنگمان نییە وصدها ما كانت تعبد من دون الله إنها كانت من قوم كافرين ئەوسا پێی وترا بچۆرە کۆشکەکەوە، کاتێک بەرەو کۆشک کەوتە ڕێ، ئاوێک لە بەردەم کۆشکەکەدا بوو بە شووشە سەری گیرابوو. جا کاتێک کە بەڵقیس بینی، وای زانی ئاوێکی زۆرە و قاچی خۆی هەڵکرد تا تەڕ نەبێت. سولەیمان وتی، ئەو پانتاییە بە شووشە سەری گیراوە. بەڵقیس سەرسام بوو لە دەسەڵات و کۆشک و تەلار و ناز و نیعمەتی مادی و مەعنەوی کە خودای گەورە بە سولەیمانی بەخشیوە، ساڵح پێی وتن، ئەی قەوم و کەسم، بۆچی ئێوە پەلەی خراپەتانە پێش چاکە و حەز دەکەن بەڵاو ناخۆشیتان بەسەر بێت، ئەی بۆچی داوای لێخۆشبوون لە خودا ناکەن بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت، خودای گەورە دەرووی زیاترتان لێ بکاتەوە. قالوا اطیرنا بک وبمن معک. قال طائركم عند الله بل أنتم قوم تفتنون خەڵکەکە وتیان ئێمە تووشی شووم و نەکبەتی بووین بەهۆی تۆ و ئەوانەی لەگەڵ تۆدان ساڵح وتی نەخێوانیە نەکبەتی و شوومتان لەلایەن خداوە بۆ دێت ئەگەر بەردەوام بن لەسەر یاخی بوونتان بەڵکو ئێوە قومێکن کە تاقی دەکرێنەوە وکان فی المدینە تسعة رهط یفسدون فی الارض ولا یصلحون لەو شارەدا نۆ دەستە هەبوو کە گوناه و تاوانیان ئەنجام دەدا و تۆوی خراپەیان لە وڵاتدا دەچاند و بەلای چاکە و چاکەکاریدا نەدەچوون. هەموویان سوێندیان بە خودا بۆ یەکتر خوارد کە لە شەودا بدەن بەسەر ساڵح و ماڵ و منداڵیدا و لە ناویان بەرن پاشان ئەگەر گومانیان لێکردین سوێن دەخۆین و بە کەس و کاری دەڵێین ئێمە ئاگامان لە تیاچوونی ئەوان نییە و دڵنیابن ئێمە ڕاستگۆشین ومكروا مكرا ومكرنا مكرا وهم لا يشعرون ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بڵێ سوپاس و ستایش بۆ خودای میهرەبان، سڵاو لەسەر ئەو بەندانەش کە هەڵی بژاردووە، ئایا ئەو خودا میهرەبانە چاکترە کە بپەرسترێت و پێڕەوی بەرنامەکەی بکرێت یا ئەوانەی ئەوان دەیکەنە شەریک و هاوبەڵ بۆی؟ ئێوە نەتان دەتوانی درەختەکانی بڕوێنن چ جای بەرو بوومەکەی ئایا ڕەوایە کە خدایەکی تر لەگەڵ خدای پەروەردگاردا هەبێت نەخێر لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا زۆربەیە و خەڵکە لە ڕێبازی ڕاست لادەدەن و شوێنی چەوتی و نادروستی دەکەون. ئایا تەنها ئەو زاتە نییە کە زەوی دامەزراندووە و لە ناویدا جۆگە و ڕوباری ڕەخساندووە هەروەها زنجیرە چیایی تێدا چەسپاندووە لە نێوان دوو دەریاکەشدا بەربەستی بەرپا کردووە کە ئاوی شیرین و سوێر تێکەڵ نابن؟ ئایا ڕەوایە خودایەکی تر لەگەڵ خودای پەروەردگاردا هەبێت؟ کێ لەو ئاسمانەوە بەهۆی تیشکی خۆر و باران و هەواوە لە زەویەوە بەهۆی خاکەوە ڕزق و ڕۆزیتان پێ دەبەخشێت؟ ئایا ڕەوایە لەگەڵ زاتی خودادا خودای تر هەبێت؟ پێیان بڵێ، ئادەی بەڵگەتان چییە بیهێننە مەیدان ئەگەر ئێوە ڕاستگۆن؟ بەڕاستی ئەم قورئانە زۆربەی زۆری ئەو شتانەی کە نەوەی ئیسڕائیل جیاوازی و کێشەیان لەسەری هەیە باسی دەکات و لێی دەدوێت و ڕوونی دەکاتەوە وَإِنَّهُ لَهُدًى وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ هەروەها بەڕاستی ئەم قورئانە هۆی هیدایەت و ڕێنمووی و ڕەحمەت و میهرەبانییە بۆ ئیمانداران هەروەها تۆ ناتوانیت هیدایەت و ڕێنمووی کوێر و نابیناکان بکەیت و لە تاریکی ڕزگاریان بکەیت ئەوانەی دڵیان کوێرە و سەرنجی ڕاستیەکان نادەن تۆ تەنها دەتوانیت ئەم ڕاستیانە بدەیت بە گوێی ئەو کەسانەدا کە باوەڕ بە ئاەت و فەرمانەکانی ئێمە دەهێنن لە قورآن و بوونەوەردا چونکە ئەوانە هەمیشە ملکەچی فەرمانەکانی خدای گەورن. ڕۆژێک دێت لە هەر ئوممەتێک دەستەیەک چێژ دەکەین و کۆیان دەکەینەوە لەوانەی کە ئایەتەکانی ئێمەیان بە درۆ دەزانی ئینجا بەرەو دوا هەموویان کۆ دەکرێنەوە. حتى إذا جاءوا قال أكذبتم بآياتي ولم تحيطوا بها علما ولم تحیطوا بها علما ام ماذا کنتم تعملون هەتا ئەو کاتەی دێنە پێشەوە بۆ لێپرسینەوە خدا دەفەرموێت ئایا ئێوە بڕواتان بە ئاەتەکانی من نەهێنا لە کاتێک ئێوە هیچ زانست و زانیاریەکتان دەربارەی نەبوو یاخود ئێوە خەریکی چی بوون ئایا ئەو خەڵکە نەیان بینیوە کە بەڕاستی ئێمە شەومان تاریک کردووە تا تیایدا بحەسێنەوە ڕۆژیشمان ڕوونا کردوتەوە تا هەموو شت ببینن؟ بەڕاستی ئالە و دیاردانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک ئیمان و باوەڕ بهێنن. ويوم ينفخ في الصور ففزع من في السماوات ومن في الأرض الأرض إلا من شاء الله وكل أتوه داخرين یادی ڕۆژێک بکە فو دەکرێت بە سووردا هەرکەس لە ئاسمانەکان و هەرکەس لە زەویدا هەیە ترس و بیمێکی زۆر دای دەگرێت جگە لەوانەی کەویستی خدا وایە ترس و بیمیان نەبێت هەمووانیش دێن بە ملکەچی و ناچاری. تۆ چێوەکان دەبینیت وا دەزانیت کە وەستاون و بێ جوڵەن لە کاتێکدا کە ئەوانیش وەکو هەور لە جوڵەدان چونکە زەوی بە خێرایی هزار کیلومتر لە سەعاتێکدا بە دەوری خۆیدا دەسوڕێتەوە هەروەها لە سەتای بەرپابوونی قیامەتدا چێوەکان وەکو خوری شیکراوە دەبرێن بە ئاسماندا و چاڵ و چۆڵی زەویان پێ پڕ دەکرێتەوە ئەمەیە دەستکردی ئەو خودایەی کە هەموو شتێکی بەو پەڕی ڕێک و پێچی دروست کردووە بەڕاستی ئەو زاتە زۆر ئاگایە بەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن من جاء بالحسنة فله خير منها وهم من فزع يومئذ آمنون ومن ضل فقل انما انا من المنذرین ئەی پێغەمبەر پێیان بڵێ بەڕاستی من تەنها فەرمانی ئەوەم پێدراوە خدای ئەم شارە و ئەم شوێنە بپەرستم کە حرمەتی بۆ داناوە و هەموو شت ئەو خاوەنیەتی فەرمانیشم پێدراوە لە فەرمان بەردار و مسلمانەکان بم فەرمانیشم پێدراوە کە قورئان دەور بکەمەوە و بەردەوام بیخوێنمەوە جا ئەوەی ڕێبازی هیدایەت وەربگرێت ئەوە بەڕاستی قازانجی وەرگرتنی ڕێنماییەکەی هەر بۆ خۆیەتی لە دنیا و قیامەتدا سوودی لێ وەردەگرێت ئەوەشی کە گومڕا دەبێت تۆ پێی بڵێ من زۆرم لەسەرتان نییە بێگومان من تەنها یەکێکم لە بێدارکەرەوەکان سوپاس و ستایش بۆ خودا، لە ئایندەیەکی نزیکدا هەموو بەڵگە و نیشانەکانی خۆیتان نیشان دەدات و دەیان ناسنەوە کە هەمووی دەستکار و بەدیهێنراوی خودایە. بێگومان پەروەردگاری تۆ غافڵ و بێ ئاگا نییە لەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.